ربهم الی صراط العزیز الحمید ئەم قورئانە کتێبێکە ناردوومانەتە خوارەوە بۆ لای تۆ تا ئادەمیزاد لە تاریکی گومڕاهیەوە دەربکەیت و بیانخەیتە ناو ڕووناکی شارەزایی بە ئیزنی خودای خۆیان بۆ ڕێگای خودای خاوەن عیززەت و ستایش کراو. اللە الذی له ما فی السماوات وما فی الارض فیضل اللە من یشاء و یهدی من یشاء و هو العزیز الحکیم. هیچ فروستادەیەکمان نەناردووە بۆ ڕەهبەری بە زمانی قەومەکەی خۆی نەبێ بۆ ئەوەی ئەحکامی خودایان بۆ بەیان بکات و تێی بگەن جا پاش ئەو بەیانە خودا ئەوەی بیەوێ گومڕاهی ئەکات و ئەوەیشی بیەوێ ئەیخاتە سەر ڕێگای ڕاست ان فی ذلک لآیات لکل صبار شکور. بەڕاستی ئێمە موسامان نارد لەگەڵ چەند موعجیزەی گەورەدا و پێمان وت، قەومەکەت شارەزا بکە و لە تاریکییەوە بیانبەرە ڕووناکی و ڕووداوەکان و سزای قەومەکانی تریان بخەرەوە یاد کە سزامان دان. یادی ئەوە بکە کە موسا بە قەومەکەی خۆی وت، یادی نیعمەتی خودا بکەن لەسەرتان کە لە فیرعەون و دەستەوبەستەی ئەوی ڕزگار کردن کە خراپترین ئازاریە دان و کوڕەکانی سەرەبڕین و ژنەکانی بە زیندوێتی ئەهێشتنەوە ئەم کارەساتەیش بەڵایەکی گەورە بوو خودا توشی ئێوەی کردبوو. ئایا دەنگ و باسی ئەوانەتان پێ نەگەیشتووە کە پێش ئێوە بوون لە قەومی نوح و عاد و سەموود و ئەوانەیش لە پاش ئەوان بوون کە خودا نەبێ کەس پێیان نازانێ؟ پێغەمبەرەکانیان بە موعجیزەوە هاتن بۆ لایان و ئەوان دەستیان ئەبر بۆ دەمیان و لە داخی قسەی پێغەمبەرەکان پەنجەی خۆیان ئەگەست و بە پێغەمبەرەکانیان ئەوت ئێمە باوەڕمان نییە بەوەی لەگەڵتان نێرراوە. ئایا گومان هەیە لە بوونی خودایەکدا کە ئافریدگاری ئاسمانەکان و زەویە و بانگتان ئەکا بۆ ئەوەی لە تاوانەکانتان خۆش ببێ و مۆڵەتیشتان بدا بۆ ئەوەی تا ماوەیەکی دیاریکراو بژین؟ کافرەکان بە پێغەمبەرەکانیان وت، ئێوە لە بنیادەمێکی وەک ئێمە بەولاوە نین، ئەتانەوێ ڕێمان لە پەرستنی ئەو شتانە لێ بگرن کە باوباپیرانمان پەرستوویانن؟ کەواتە دەلیلێکی ئاشکرامان بۆ بێنن ئیسپاتی قسەکەتان بکات کە ڕاستگۆن. ئێمە لە ڕاستیدا هەر ئادەمیزادێکی وەکو ئێوەین بەڵام خودای گەورە چاکە لەگەڵ کەسێ ئەکا کە خواستی لێ بێ لە بەندەکانی خۆی و پایەی پێغەمبەرایەتی ئەداتێ بۆ ئێمە ڕەوا نیە و ناتوانین بە ئیزنی خودا نەبێ موعجیزەیەک یا ئایەتێکی دیاری بهێنین بۆ ئێوە ئێمە چیمان دەسەکەوێ ئەگەر پشت بە خودا نەبەستین کە هیدایەتی داوین بۆ ڕێگای ڕاستی خۆمان کە ڕێگای فەرمانبەرداری خودایە؟ بێگومان ئێمە خۆمان لەبەر ئازاری ئێوەدا ئەگرین. دەی با ئەوانەی پشت بە خودا ئەبەستن لەسەر ئەو پشت بە خودا بەستنەیان بەردەوام بن. پاش ئەوانیش ئێوە لە جێگای ئەواندا لە ئەرزدا نیشتەجێ ئەکەین ئەم پایەیە بۆ ئەو کەسانەیە لە هەیبەتی من بترسن و لە هەڕەشەی من بسڵەمێنەوە. واستفتحوا وخاب كل جبار عنید. پێغەمبەرەکان داوای فەتح و یارمەتیان لە خودا کرد و هەرچی زۆردار و ستەمکارە هەموو فەوتان و نائومێد بوون. لا یقدرون مما کسبوا علی شیء ذلک هو الضلال البعید ئەوانەی ئیمانیان بە پەروەردگاری خۆیان نییە کردەوەیان وەک خۆڵەمێشێکە بایەک گورج هەمووی بەرێ و تەفروتونای بکات لە ڕۆژێکدا کە بایەکی تیژی بەهێزی تێدا هەڵکردبێ لە ڕۆژی قیامەتدا هەموو لە قەبر دەرەچن و لای خودا حازرەبن بۆ حیساب جا داماوەکان بە خاوەن فیزەکان ئەڵێن ئێمە کە لە دونیادا باوەڕمان بە پێغەمبەران نە ئەکرد دوای ئێوە کەوتبووین ئایا ئێوە ئێستە بەشێ لەو سزای خودایەمان لێ لا ئەدەن ئەوانیش ئەڵێن ئەگەر خودا هیدایەتی ئێمەی بدایە ئێمەیش هیدایەتی ئێوەمان ئەدا ئێستە یەکسانە بۆ ئێمە دڵگران بین یا خۆمان بگرین و سەبر بکەین ان الظالمین لهم عذاب الیم. جا کاتێک کە حوکم بڕایەوە و بەهەشتیان چوونە بەهەشت و دۆزەخیان چوونە دۆزەخ شەیتان بە دۆزەخییەکانی وت خودا بەڵێنی پێدان و ڕاستی لەگەڵ کردن و هێنایەتی منیش بەڵێنم پێدان کە حیساب نییە و درۆم لەگەڵ کردن من هیچ زۆرێکم نەبوو بەسەرتانەوە تەنها ئەوەندە بوو بانگم کردن بۆ ڕێگای چەوت و بەگۆتان کردم ئێستە سەرزەنشتی من مەکەن سەرزەنشتی خۆتان بکەن کە بەگۆتان کردم نە من ئەتوانم ئێوە لە سزا ڕزگار بکەم و نە ئێوەیش ئەتوانن من ڕزگار بکەن من ئیمانم بەوە نیە کە لەمەو پێش ئێوە منتان کردە هاوبەشی خودا ئەوانە دامەزراوەکە کە باوەڕیان بە وتەی چەسپاوی خوا بە یەکزانین، لا الە الا اللە، هەیە، لە دونیادا ناهێڵێ پێیان هەڵخلیسکێ و لە باوەڕی خۆیان پەشیمان ببنەوە و لە ڕۆژی قیامەتیشا ناهێڵێ لە کاتی وەڵامدانەوەدا زمانیان تەتەڵە بکا و وەڵامیان پێ نەدرێتەوە. ستەمکارانیش کە ستەمیان لە خۆیان کردووە خوا گومڕایان ئەکات، چونکە بیریان نەئەکردەوە تا ڕێی ڕاست بدۆزنەوە و هەر لەسەر چاولێکەری باوباپیرانیان ئەڕۆشتن. وسخر لکم الفلک لتجری فی البحر بأمره وسخر لکم الانهار. خودا ئەو خودایە ئاسمانەکان و ئەرزی دروست کردووە و لە ئاسمانەوە ئاوی ناردۆتە خوارەوە و بەو ئاوە گەلێ بەر و میوەی دەرکردووە و کردوونی بە ڕزق و ڕۆزی بۆ ئێوە. هەروەها کەشتی بۆ ملکەچ و دەستەمۆ کردوون بۆ ئەوەی هاتوچۆ بکا لە دەریادا بە فەرمانی خودا، ڕووبارەکانیشی بۆ ڕام کردوون تا سوودیان لێوەربگرن. وسخر لکم الشمس والقمر دائبین وسخر لکم اللیل والنهار. خۆر و مانگیشی بۆتان ڕام کردووە بەردەوام و شەو و ڕۆژی بۆ ڕام کردوون. خودایە، من هەندێ لە نەوەکانم لە شیوێکی بێ کشتوکاڵا نیشتەجێ کردووە لە نزیکی ماڵە پیرۆزەکەی تۆوە کە حەرامە دەستی بۆ ببرێ یا بە سووکی تەماشای بکرێ یا دوژمن دەستدرێژی لێ بکات. خودایە، بۆیە لێرە دامناون نوێژت بۆ بکەن. دەی سا دڵی هەندێ بنیادەم وەها لێ بکە مەیل بکەن بۆ لایان و لە بەر و میوەی جیهان ڕزقیان بدەرێ. هیوام وایە ئەوانیش سوپاسی نیعمەتی تۆ بکەن. هەروەها لە نەوەیشم، خودایە دوعایشم قبوڵ بکە. ربنا اغفر لی ولوالدی وللمومنین یوم یقوم الحساب. خودایە لەو ڕۆژەدا کە حیساب بەرپا ئەبێ تاوانی خۆم و باوکم و دایکم بپۆشە، هی ئەوانەیش لەسەر دەستی منە ئیمانیان پێت هێناوە. خەڵک بترسێنە لەو ڕۆژەی کە سزای خودا دێت ئەوانەی ستەمیان لە خۆیان کردووە لەو ڕۆژەدا ئەڵێن خودایە بۆ ماوەیەکی کەم دوامان بخە بەڵکو تەوبە بکەین و بکەوینە دوای بانگەوازەکەت و پەیڕەوی پێغەمبەران بکەین ئەی ئەوە نەبوو ئێوە پێش ئێستا واتە لە دونیادا سوێنتانە خوارد کە هەرگیز لەناوچوونتان بۆ نییە؟ ئەمەی لەم سورەتەدا نازڵ بوو ئاگەدارییەک بوو بۆ خەڵک و بۆ ئەوە هاتووە حاڵی ببن و پێی بترسێنرێن و بزانن خودای جیهان یەک خودای تاک و تەنیایە، هەروەها بۆ ئەوەیە خاوەن هۆشان بیر بکەنەوە. ئەبو ئومامە ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ فەرمووی، بە گوێی خۆم گوێم لێ بوو کە پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرمووی، قورئان بخوێنن، چونکە لە ڕۆژی قیامەتدا قورئان ئامادە دەبێت، لەسەر شێوەیەکی وەها خەڵکی مەحشەر بە چاوی خۆیان دەیبینن، دەبێ بە تکاکار بۆ هاوڕێکانی خۆی.